هەزار و حەوت سەد و دوانزە ی زەینی هەتا هەزار و حەوت سەد و حەفتا و هەشت ی زەینی فەیلەسوفی فەڕەنسایی مەزن جان جاک ڕۆسۆ ساڵی هەزار و حەوت سەد و دوانزە ی زەینی لە شاری جنێڤی سویسرا لەدایکبووە هەرکە هاتە جیهانەوە بەماوەیەکی کەم دایکی مرد. لە تەمەنی دە ساڵیدا باوکی لە جنێڤ دوورخرایەوە. ساڵی هەزار و حەوت سەد و بیست و هەشت ی زایینی لە تەمەنی شانزە ساڵیدا ئەمیش شاری جنێڤی بەجێهێشت وەک گەڕۆکێک ئەم شوێن و ئەو شوێنی دەکرد. هەر لەو دەمەیشدا کەوتە داوی ئافرەتێکەوە. پێنج زاڕۆڵەی زۆڵی لێ بوو. هەر پێنجیشیان خرانە خانەی لانەوازانەوە. بەڵام کە گەیشتە پەنجا و شەش ساڵی، دایکی ئەو پێنج زاڕۆڵەی بە مارەکراوی هێنایەوە. ناویشی تێرێز لافیزێر بوو. ڕۆسۆ ساڵی هەزار و حەوت سەد و پەنجا ی زایینی لە تەمەنی سی و هەشت ساڵیدا لەناکاو سەریهەڵدا و کەوتە ناو ناوانەوە. هەر لەو دەمەیشدا بوو کە ئاکادیمیای دیگۆن خەڵاتێکی دانابوو بۆ نایابترین وتار دەربارەی، ئایا هونەر و زانستەکان بە سوود و پێویستن بۆ خو ڕەوشتی کۆمەڵگەی مەردوم؟ بێگومان ڕۆسۆیش زرنگی خۆی دەرخست و توانی خەڵاتی یەکەم بسەنێت. لەو بیروڕایانەی کە دەری خستبوو تیایدا تەنها ئەو دوا ئەنجامە پوختانە بەسوودن کە لە پێشکەوتنی هونەر و زانستەکان ڕا بەدەر دەکەون. ئا بەم شێوەیە ڕۆسۆ بووە پیاوێکی نووسەری بەناوبانگ. لەو پەڕاوە مەزنانەی کە ڕۆسۆ نووسیبووی، نەژادی جیاواز لە نێوان مردومدا ساڵی هەزار و حەوت سەد و حەفتا و پێنج ی زایینی، ئیمێل، ساڵی هەزار و حەوت سەد و شەست و دوو ی زایینی، هاوبەندی کۆمەڵایەتی، ساڵی هەزار و حەوت سەد و شەست و دوو ی زایینی، هەروەها پێلێنانەکان لە ساڵی هەزار و حەوت سەد و حەفتا ی زەینی، جگە لەوەیش کە بایەخی ئەدا بە مۆسیقا، هەر لەم بوارەیشدا دوو ئۆپێرای نووسیوەتەوە. هەرچەندە ڕۆسۆ پەیوەندی و دۆستایەتی هەبوو لەگەڵ زۆر لە نووسەرە ئازادیخوازەکان و لەگەڵ ئەوانەی کە بەشدار بوون لە بزووتنەوەی ڕۆشەنبیری سەدەی هەژدەمدا وەک دیدرۆ، بەڵام لە دواییدا بە هۆی بیرکردنەوەکانی بەرە بەرە لێیان دوور دەکەوتەوە. ناکۆکییەکیش پەیدا بوو لە نێوان ڕۆسۆ و ڤۆلتێردا لە شاری جنێڤ لەسەر شانۆگەری. سووربوونی ڕۆسۆ لەسەر ئەوە بوو کە شانۆی دانابوو بە شوێن و فێرگایەکی بەدخوو. لە سەرەتای ساڵی هەزار و حەوت سەد و شەست و دوو ی زایینیدا دەوڵەت کەوتە بیانوو و تەنگ پێهەڵچنینی بەهۆی نووسینە سیاسییەکانیەوە. ئەم کێشە و گیروگرفتانەی وای لێکرد کە دووچاری نەخۆشیە دەروونیەکان ببێت و تا ڕادەیەک کە زۆر لە دۆستان لێی بتەکێنەوە، ئیتر دۆستی وای لە دەور نەما کە هانای بۆ بەرێت و کۆمەکی پێ بکات. لەو بیست ساڵەی دواییندا بە ژیانێکی نائومێدی و کولەمەرگیەوە گوزەرانی دەکرد. ئە بەم جۆرە مایەوە تا ساڵی هەزار و حەوت سەد و حەفتا و هەشت ی زایینی لە شاری، ئێرمینۆن، ی فەڕەنسادا دوا سەری نایەوە. نووسینەکانی ڕۆسۆ بە یەکێ لەو کارنامە گرینگ و سەرەکیانە دادەنرێ لە چرۆکردن و گەشەکردنی سۆشیالیستی و نەتەوایەتی ڕۆمانسی و دیکتاتۆری، جگە لەوەیش کە ڕێخۆشکەرێک بوو بۆ بەرپابوونی شۆڕشی فەڕەنسا. هەروەها دۆخێکی زۆر گرینگی گێڕا لە داڕشتنی یەکسانی و دیموکراسی ئەرمانی. مەزنی و فرایستەی ڕۆسۆ دەگەڕێتەوە بۆ گرینگی و کاریگەری ئەو پەڕاوەی، ئیمێڵ بۆ سەر بیردۆزەکانی یاددان لەو پەڕاوەیدا لاوێک دەکاتە نموونە کە چۆن لە سەرەتاوە گۆش و پەروەردە دەکرێ، چۆن لە سەر بیردۆزەکانی دەدوێت لەگەڵ ئەو گۆڕانانەی کە بە سەر ئیمێڵدا دێت لە هەڕەت و ڕێچکەی ژیانیدا.